لە سەردەمی کۆن لە لای پیاوچاکان ئافرەتێک هەبوو، بۆیە ئەمە باس دەکەم، ئەمەوێ کە دووەم ڕۆژە لە مانگی ڕەمەزانین، لاوەکان، گەنجەکان کە دایکیان خواردن دەناتە بەردەستیان بە دڵیان نییە نەچن بە گژ دایکیانا. مناڵە بچکی ئەبو معدل بە بەردەوام دارکاری ئەکرد لە کۆڵان و لە بەردەم خەڵکی عالەم دەیانزانی ئەم ئافرەتە بە بەردەوامی لەو منداڵە دەدا ڕۆژ هات و ڕۆی هەفتە هات و ڕۆی ساڵ هات و ڕۆی. هەتا وای لێ هات منداڵەکە گەورە بوو، لە دە ساڵ و بانەوە گەورە بوو، هەراش بوو دەفامە، بەڵام کوڕی پیاو چاکێک بوو. لە دوانزە ساڵیدا دایکی هەم دارکاری دەکرد، بەڵام ڕۆژێک کە لە کۆڵان ئەو ئافرەتە کە دایکی ئەو کوڕەیە دای لە کوڕەکەی، کوڕەکەی دەستی کردە گریان، بەڵام لە ژیانی نەک دەگریا لەبەر دەست دایکی قەت ناگریا. خەڵکەکە و دراوسێکان سەیریان هات وتیان چوونە لای کوڕەکەوە بینیان دەگریە و دایکی چووە ژوورەوە وتیان ئەی فڵانە کەس ئەی کوڕ دە ساڵە دوانزە ساڵە ئێمە ئاگامان لێتە کوا دایکت بە بەردەوامی لێتەدا دارکاری دەکا دڵمان بۆ ژانەکە بەڵام نەمان بینی ڕۆژێ بگریەی بەڵام ئەمڕۆ بۆ گریای زۆر سەیرە لەلای ئێمە کوڕەکە دەگریا و سەری بەرزەوە کرد وتی دەزانن بۆچی دەگریم؟ وتی، بۆ ئەوە دەگریێم کە ئەمڕۆ دایکم دایلێم لاوازی و بێتاقەتی دایکم بۆ دەرکەوت، دایکم پیر بووە، بۆ پیر بوونی دایکم دەگریێم کە بە جێم دێڵێ، بۆ لێدانەکە ناگریێم، بەڵام چەنە ئاکەڕەت لێمی داوە نەگریاوم، بەڵام ئەمڕۆ بۆ بێتاقەتی دایکم، دایکم لاواز بووە و بێتاقەت بووە بۆ ئەوە دەگریێم. کەواتە لاوان گەنجان ئاگاتان لە دایکتان بێ ئەگەر هەرچیشی کرد لەگەڵتدا ڕێزی لێ بگرە بە ئاقڵی خۆت پەشیمانی کەرەوە. دەفەرمێ دایکم بە منداڵی زۆر خراپ بوو لەگەڵم منیش ئێستا تۆڵەی لێ دەکەمەوە گوناهبارم ئەرە والله براکەم زۆر گوناهباریت چی لێ کردوم ئەوەی لێ دەکەمەوە زۆری لێدا و منیش زۆری لێ دەدەم ئنا لله وئنا ئەگەر سێجەمە لێی نەدەن دڵم ئاو ناخواتەوە واللهی واللهی وباللهی وتەڵا ڕۆژوو نەگریت زۆر ئاسانترە بۆ تۆ ڕۆژوو نەگریت زۆر ئاسانترە بۆ تۆ زکر نەکەی زۆر ئاسانترە بۆ تۆ خێر نەکەی زۆر ئاسانترە بۆ تۆ نەی دەمزگەوت زۆر ئاسانترە بۆ تۆ ئەمما بڵێ ڕۆژی سێجار لە دایکم دەدەم تۆ کەسێکی فاجیریت تۆ کەسێکی مجرمیت ئا ئا لێستا ڕا تۆبە بکەو بگەڕێوە لای خوا بڕۆ دەست و قاچی دایکت ماچکە هەی موجرم لە خوا بترسە ئەو جەریمەتەی کە تۆ دەیکا لەوەی داعش زۆر خراپترە سوێن بە ڕەب العالمین ئەو جەریمەتەی تۆ دەیکەی واللهی وباللهی وتەڵا لەوەی داعش دەیکا خراترە ڕۆژی چێ جار لە دایکت بدەی دێشی لە مزگەوت دادەنیشیت دێشی گوێ لە دەرز دەگریت و ئاعتیکاف دەکەیت و نوێژی جەماعەت دەکەیت تۆ ئەهلی ئەوە نیت ئەو مزگەوتانە پیس کەیت تۆبە بکە بە زووترین کات بگەڕێوە لای خوای پەروەردگار بڕۆ دەست و قاچی دایکت ماچکە بڕۆ ڕازیکە ئەجینا خوای گەورە لە تۆ تووڕێ سخط الله في سخط الوالدين خوای گەورە دەفەرمێ ولا تقل لهما اف پێیان نەڵێ ئوف بە دایک و باوکت نەڵێ ئوف إنا لله